پیتەر پیتۆڤچ گەڕایەوە ژوورەکەی و دوای نیو سعات لەوێ باری کرد سۆنیا بە شەرمنیەکەی خۆیەوە پێشتری ژەیزانی کە هاڕین و لە ناوبردنی ئەو لە هاڕینی هەر کەسێکی دی ئاسانترە هەموو کەسێکی ژەتوانێ بە ئاسانی سوکاتی پێ بکە لەگەڵ ئەوەشدا ئەو تا ئەو کاتە وای بیرئەکردەوە کە ئەتوانێت بە هەر رێگایەک بێ خۆی لەو بوختان و دەست هەڵبەستە گەورانە بپارێزێ بە مەرجێک ئەگەر بتوانێت لە سەر بنەمای سۆز و خۆشەویستی و هێوری و خاکێتی خۆی مامەڵە لەگەڵ مرۆڤەکانی تردا بکا بەڵام لەم لایەنەوە تووشی نائومێدی و رەشبینیەکی زۆر بوو ئەمەیش زۆر گران لە سەری کەوت بێگومان ئەو بەو پەڕی هێمنی و بێ ناڕەزای دەربڕین ئەیتوانی خۆی بگرێ تەنانەت لەم کارەساتەیشدا لە سەرەتادا بەرگەگرتنی زۆر بە زەحمەت دەزانی، لەگەڵ ئەوەیشدا کە بێ گوناهیەکەی بە تەواوی دەرکەوت و ترس و شپرزەییەکەی بەسەرچوو، لە هەموو شتێک تێگەیشت، کەچی هەستی بێ توانایی و ڕەنج و ئازار دڵیان وشی، تووشی حاڵەتێکی هیستری بوو، سەرەنجام خۆی نەگرت، لە ژوورەکە دەرپەڕی و بە هەڵەداوان بەرەو ماڵەکەی خۆی بەڕێکەو. ئەمە دوای ڕۆشتنی لۆژین ڕوویدا. ئامالیا ئیڤانۆڤنایش کە دوای ئەوەی پەرداخەکەی بەرکەوت نەیتوانی لە بەردەم پێکەنینی ئامادەبوواندا خۆی بگرێ کاسەی سەبری لێی ڕژا وەک شێت هاوارێکی ناقۆڵای کرد و پەلاماری کاترینا ئیڤانۆڤنایدا چونکە ئەوی بەهۆی هەموو گرفتەکانە زانی بە زمانێکی ناتەواوی ڕووسی وتی نابێت لەم خانۆدا بمێنی ئەبێت هەرێستا بڕۆیتە دەرەوە بەدەم قسەکانیەوە هەرچی شتومەکی کاترینا ئیڤانۆڤنا بوو کە توانای هەڵگرتنیانی هەبوو گرتی و فرەیدانە سەرزەوی کاترینا ئیڤانۆڤنا کە بێ ئەمەیش هێز و توانای لێبڕابوو تا ڕادێک لەوەدا بوو ببورێتەوە لەسەر تەختەکەی بەو حاڵە ناخۆشەوە کەتبوو ڕاپەڕی و پەلاماری ئامالیا ئیڤانۆڤنایدا وەلێ هێزی ئەو دوانە هاوکێشی یەکتر نەبوون خاوەن خانووکە بە جۆرە گەوژنە نەخۆشەی ڕاوەشان کە وەک پەڕی باڵندەێک فرێیدایە لایەکەوە. کاترینا ئیڤانۆڤنای نەگبەت و بێچارە کەوتە گریان و هاوار وتی چۆن بێجگەلەوەی کە بێبەزەیانە بوختانی بە سۆنیا کرد وەک حەیوان پەلاماری منیشیدا لە ڕۆژی بە خاکسپاردنی مێردەکەمدا فرێمە دەنە سەر شەقام دوای ئەوەی کەنان و نمەک پێیان کردم لەگەڵ هەتیوەکانمدا باشە بۆ کوێ بچم خوایە پاشان چاوی بڵێسەی دا و ناڵاندی وتی، خوایە، بەڕاست ئەبێ هیچ دادپەروەریەک نەبێ؟ تۆ ئەگەر بەرگری لە هەتیو نەکەیت، ئەی لە کێ ئەکەیت؟ باشە، ئەبینین حەتمەن لە دنیادا هەقیقەت و دادپەروەریەک هەیە. من ئەیدۆزمەوە. هەر ئێستا ئەو دادگایانە ئەدۆزمەوە. ڕاوەستە. حەیوانی خوانەناس. پۆلێچکا گیان. تۆ لەگەڵ مناڵەکانتدا بمێنەرەوە، من هەر ئێستا ئەگەڕێمەوە. چاوەڕێم بکەن. ئەگەریش ئەتوانن لە کۆڵانەکە دابوەستن، با بزانین لەم دنیایەدا حەقیقەتێک بوونی هەیە یان نا. ئەو قوماشە ئاوریشمینە سەوزەی مارمیلادۆف لە چیرۆکەکەدا باسی کردبوو، دای بەسەریدا. کاترینا ئیڤانۆڤنا لە ناو خەڵکی ئاپۆرە و مەستی کرێ گرتەوە کە هێشتا لە ژوورەکەدا کۆبوون، ڕێگای بۆ خۆی کردەوە، بە هاوار و ناڵە و فرمێسکەوە پەڕییە سەر شەقامەکە. ئامانجێکی دیاری نەبوو، بەڵام هەر ئەیویست لە هەر شوێنێکدا بووە دادپەروەریی بدۆزێتەوە و دەست بە داوێنیەوە بگرێ. پۆلیا لەگەڵ مناڵەکاندا بە ترسەوە چووە سەر سنووقێک کە لە سوچێکی ژوورەکەدا بوو. دوو مناڵەکەی لە ئامێز گرت بە ترس و لەرزەوە چاوەڕێی گەڕانەوەی دایکی بوو. ئامالیا ئیڤانۆڤنا بە ژوورەکەدا ئەهاتوە چوو هاواریە کرد و ئەیگرمان هەرچێکی بەردەست کەوتە فرەی ئەدا سەرزەوی و لە هەرا و هاوار ناکەوت کرێگرتەکانیش هەریەکە و لای خۆیەوە کەوت بۆ زریکە و هاوار هەندێکیان لەبارەی ڕووداوەکەوە چی بە ئەقلیاندا بهاتە ئەیانوت هەندێکی تریان شەڕیانە کرد و جوێنیانەدا هەشیان بوو پێکەنی ڕاسکۆڵنییکۆف لەگەڵ خۆیدا بیری کردەوە کاتی ڕۆشتنی منیش نزیک بۆتەوە با بزانین سۆنیا سیمینۆڤ ناچیڵێن بەم خەیاڵەوە ڕووی لە ماڵی سۆنیا کرد ئەگەرچی ڕاستکۆڵنییکۆف ترس و پەژارەیەکی زۆر تایبەتی خۆی لە دڵدا بوو وەلێ بەرگرییەکی پارێزەرانەی بەتین و تاوی لە بەرامبەر لۆژیندا لە سۆنیا کرد لەگەڵ ئەو هەموو ئازارەی بەیانیدا ئەدوت دەرفەتێکی بۆ پێشاتووە کە باری گرانی ئەو هەست و لێکدانەوانەی توانای بەرگەگرتنیانی نەمابوو بیانگۆڕێت بە شادمانیەکی ڕاستەقینە. بەتایبەتی دوای ئەو پشتیوانی و بەرگریکردنە دڵسۆزانەی لە سۆنیای کردبوو. بێجگە لەمە ئەو بڕیارەی بۆ بینینی سۆنیا دابووی هەندێک جار زۆر بە سەختی دوو دڵیە کرد چونکە ئەبوو لەو بینینەدا بە سۆنیا بڵێ کێ لیزافێتای کوشتووە ئەمە ئازارێکی سەختی پێگەیان لەبەرەوە دەستی ئەنا بەڕووی ئەو بیرۆکەیە و لە خۆی دوورخستەوە. بۆیە ئەو کاتەی کە لای کاترینا ئیڤانۆڤناوە هاتە دەرێ وتی باشە ئێستا چی ئەڵیت سۆنیا سیمنۆڤنا دیار بوو شەوق و دەماخی سەرکەوتنەکەی بەسەر لۆژیندا هێشتا کاریگەری بەسەریەوە مابوو بەڵام لە پرێکدا و بە شێوەیەکی زۆر سەیری گۆڕا کە گەیشتە ماڵی کابرناوموف هەستی کرد لە ناکاوێکدا هێز و توانای لێبڕا ترسی لێنیشت و تەواو شڵەژا. بەرامبەر بە دەرگاکە وەستا، بیری کردەوە و پرسیارێکی بە خەیاڵدا هات، ئایا پێویست دەکا بوترێت کێ لیزاڤێتای کوشتووە؟ پرسیارێکی سەیر بوو، چونکە لەپڕێک دا و هەر لەو چرکەساتەدا هەستی کرد، نەک ناکرێ ئەوە نەوترێت و بە نهێنی بمێنێتەوە، بەڵکو دواخستنی تا ماوەیەکی لەوە زیاتر مەحاڵە. ئەو نەیەزانی بۆ ئەوە مەحاڵە تەنیا هەستی پێکرد و ئەو هەستی نەتوانینەیش هێن بە ئازار و گران بوو کە تا ڕادێک هەرسی پێهێنا بۆی لەوە زیاتر لەگەڵ خۆیدا بێنەوبەرە نەکات و ئازار نەچێژێ ڕاستکۆلنییکۆف بە پەلە دەرگاکەی کردەوە و لەبەر دەرگاوە تەماشای سۆنیای کرد سۆنیا کە لەو کاتەدا پاڵی دابوو بە مێزەکە و دانیشت بوو دەم و چاویشی لە نێو هەردوو دەستیدا شاردبووە هەر کە ڕاسکۆلنیکۆفی بینی، خێرا هەستا و پێشوازی لێ کرد. ئەدوت پێشتر لە چاوەڕوانی ئەودا بووە. کە لە ناوەڕاستی ژوورەکەدا گەیشتە لاوەکە، بە پەلە وتی، ئەگەر تۆ نەبوویتایە، چیم بەسەرا هات؟ دیار بوو ئەیویست هەر چی زووترە ئەوە بە لاوەکە بڵێ. هەر لەبەر ئەوەیش بوو چاوەڕێ ئەکرد. ڕاسکۆڵنیکۆف بەرەو لای مێزەکە ڕۆشت و لەسەر هەمان ئەو کورسیە دانیشت کە تازە سۆنیا لەسەری هەستا بوو کچەکە وەک دوێنێ دوو هەنگاو لەو لاوە بە پێوەستا ڕاستکۆلنیکۆڤتی ئێ سۆنیا لە پڕهستی کرد لەرزینە کەوتە دەنگەوە بەڵام بەردەوام بوتی ئاخر تەواوی کێشەکە لەباری کۆمەڵایەتی تۆ و ئەو دابوو نەریتەدایە کە لێی ئەکەوێتەوە تۆ لە مەسلەکە گەیت خەفەتێکی زۆر نیشتە سەر دەم و چاوی سۆنیا، قسەی بە لاوەکە بڕی وتی، دیسان وەک دوێنێ قسەم لەگەڵدا مەکە، تکات لێکەم مەیکەرەوە، من خۆم کەم دەرد و ئازارم نییە. پاشان لە ترسی ئەوەی نەکا ڕاسکۆڵنیکۆڤ سەرکۆنەکردنەکە ئێوی پێ ناخۆش بووبێ بە پەلە زەردەخەنێکی کرد وتی، بێ ئەقڵیم کرد ئێوەم بە جێ هێشت، ئەبێت لەوێ چی ڕووی دابێ؟ ویستم ئێستا بگەڕێم بەڵام هەر لە بیری ئەوەدا بووم کە ئێستا تۆ دێیت. ڕاستکۆلنییکۆڤ بۆی ڕوونکردەوە کە ئامالیای ئیڤانۆڤنا سەرقاڵی دەرکردنیان بوو لە خانووکەی و کاترینا ئیڤانۆڤنایش بە دوای دادپەروەری و حەقیقت داوێڵ بوو سۆنیا ناڵەیەکی لێو هاتووتی ئەی هاوار خویە بازوو بڕۆین بەدەم قسەکانەوە مانتۆس سوکەڵەکەی خۆی بەپەلە هەڵگرت ڕاسکۆڵنیکۆف بە تووڕەیەوە هاواری کرد وتی، بەردەوام وایت؟ هەمیشە لە بیری ئەواندایت؟ کەمێک لەگەڵما بمێنەوە. سۆنیا وتی، ئەی کاترینا ئیڤانۆڤنا چۆن؟ ڕاستکۆلنییکۆف بە بێزاریەوتی کاترینا ئیڤانۆڤنا بەبێت و کاری ناڕوە ئێستا کە لە ماڵ چۆتە دەرەوە خۆی گەڕێتەولات ئەگەر لێرە نەبیت بەکەم تەرخەمت دانێ سۆنیا بە دوو دڵی و پەژارەوە لەسەر کورسیەکە دانیشت ڕاسکۆڵنیکۆف چاوی لە زەویەکەوە بڕی بوو بیریە کرد و هیچی ناوت پاشان بێەوەی تەماشای سۆنیا بکە دەستی پێکردوتی با بڵێن لۆژین نەیویست وەێ ئەگەر بیویستایە و بۆشی ئەچوە سەر ئەگەر بەڕێکەوت من و لێبیزیاتین کۆفیش لەوێ نەبووینایە تۆی لە زیندانە ناوانە سۆنیا بە نزمی وەڵامی دایوتی وایە بە نیگەرانی و حەواسپەرتیەوە دووبارەی کردەوە تیوایە ڕاسکۆڵنیکۆف وتی، بەڵام بەڕاستی ئەشیا من لەوێ نەبم. لێبزیاتینکۆفیش هەر بە ڕێکەوت هاتبووەێ؟ سۆنیا هەر بێدەنگ بوو. ڕاستکۆنیکۆ وتی باشە ئەگەر تۆی بخستایەتە زیندانەوە ئەو ساچی ڕووێدا لەبیر تا دوێنێ چیم پێوتیت سۆنیا دووبارە وەڵامی نەدایەوە لاوەکە دوای کەمێک تێڕامان بە پێکەنینێکی کەمێک دەستکردەوتی من وێنای ئەوەم ئەکرد تۆ دیسانەوە هاوار بکەیت و بڵێیت ئاخ قسە مەکە واز بێنە دیسان و سۆنیا وەڵامی نەدایەوە دوای چرکەیەک ڕاستکۆلنییکۆڤ لی پرسی دیسانەوە بێدەنگی آخر ئەبێت قسەیە بکەین وایە من حەزەکەم بزانم تۆ چۆن وەک لێبی زیاتین کۆڤڵێ ئەتوانی ئەم کێشێ چارەسەر بکەیت ڕاسکۆڵنیکۆف لەوەدا بوو بشڵەژێ، نا، من بە ڕاستی قسە ئەکەم. سۆنیا، بیر لەوە بکەرەوە کە تۆ لە پێشەوە هەموو نەخشەکانی لۆژینت بزانیایە، واتە بڕوای تەواوت هەبووایە کە کاترینا ئیڤانۆڤنا و مناڵەکانی لەناوەچن و تۆش سووک و ڕسوا بی، هەرچەندە هیچ بایەخت بەمە نادەیت، هەروەها پۆلێچکایش. چونکە ئەمە رێگەی ئەویشە. باشە ئەگەر لە ناکاوێکدا هەموو ئەمانە بخرانایەتە بەردەم بڕیار و داوەری تۆ، کە ئایا لۆژین بە هەموو نامەردی ئەنجامدانی کارە جێوەکانیەوە بژی یان کاترینا ئیڤانۆڤنا، تۆ چ بڕیارێکت دەدا؟ کامیان بمنن من ئەم پرسیارە لە تۆکەم سۆنیا بەهێمنی لی ڕوانی هەستی کرد لە دوای ئەم قسە بە پارێزانەوە مەبەستێکی شاراوە هەیە کە شتێک بیر ئێمە خاتەوە پاشان بەوردی لە ڕاستکۆلنییکۆفی ڕوانی وتی من واز دەکەم تۆ بتێ پرسیارێک بکەی ڕاستکۆلنییکۆ وتی زۆر چاکە باوا بێ بەڵام لەو حاڵەتەدا تۆ چ بڕیارێکت ئەدا سۆنیا بە بێزارێ وتی بۆ پرسیار لە شتێکەکەی کە هاتنەدی مەحاڵە ڕاستکۆنییکۆڤوتی کەواتەوە چاکترە لۆژین بە زیندوی بمێنێت و کاری نامەردی خۆی بکە تۆ ناوێریت ئەم بڕیاە بدەی سۆنیاوتی آخر من ناتوانم بزانم خوا چێوێ بۆ پرسیارەکەی کە شیاوی کردن نییە ئەم پرسیارە بێمانانە بە چ کارێکە خۆن چۆن ئەبێت ئە مەسلەیە بەسرابێتەوە بە بڕیاری منەوە ئەی چێ منی کردوەتە دادوەر تا بڵێم چێ بژی و چێ بمرێ ڕاستکۆلنییکۆف خێسەی لێکردوتی هەڵبە دەگەر خواستی خوا بێتە ئاراوە هیچمان بۆ ناکرێ سۆنیا ناڵەیەکی سێدارانەی کردوتی بێپەردە بیڵێ چی دەوێ دیسان تۆ تەوێ شتێک بڵیت و ئایا هەر بۆ ئەوە هاتویت ئازارم بدەیت لەوە زیاتر خۆی نەگرت و دایە پڕمێ گریان ڕاستکۆڵنییکۆف بە خەمێکی زۆرە تەماشای کرد پێنج دەقیقە تێپەڕی پاشان لەسەر خۆتی ئەزانیت سۆنیا تۆ ڕازەکەیت ڕاستکۆڵنییکۆف لە پڕێکدا گۆڕا شێوازە زبر و ناخۆشەکەی نەما تەنانەت دەنگیشی تەواو کز بوو وتی من دوێنێ خۆم پێم وتیت کە ئەگەر بێم بۆلات لەبەر ئەوە نییە داوای لێبوردن لێ بکەم وەلێ ئێستا تا ڕادێک وام دەست پێ کردووە هەرەڵێی داوای لێخۆش بوونت لەکەم من کە باسی لۆژین و خواستی خوام کرد باسی خۆم کرد لە ڕاستیدا داوای لێخۆش بوونم کرد ڕاستکۆڵنییکۆف ویستی زەردەخەنەیەک بخاتە سەر لێوی بەڵام زەردەخەنەکە بێڕەو نەق و لاواز خۆینوان سەری داخست و دەموچاوی نایە ناو هەردوو دەستەوە لە پرێکدا هەستێکی نائارامی و ڕقێکی چاوەڕوان نەکراوی بەرامبەر بە سۆنیا تێگەڕا پێچوو خۆشی سەیری لەو هەستە سامناکە هاتبێ خێرا سەری بەرز کردەوە و لە سۆنیا ڕامە بەڵام نیگاکەی بەرامبەری نیگایەکی و نیگەران و پڕ لە میهرەبانی بوو نیگایەک هەستی خۆشەویستی تیابەدیە کرد ڕقەکەی ڕاستکۆلنییکۆف و خەونێک توایەوە لەوانەیە ئەو هەستەی هەر نەبوو بێت و بە هەڵە لەگەڵ هەستێکی تردا لێ تێکچوو بێ ئەمەیش مانای ئەوەیە وەختی چرکەساتەکە گەیشتبێ. دیسانەوە ڕاستکۆلنیکۆف سەری داخستە و دەموچاوی لە ناو هەردوو دەستیدا شاردەوە. لە پڕێکدا ڕەنگی هەڵبزڕکا. لەسەر کورسیەکە هەستا. سەیری سۆنیای کرد و بێ ئەوەی هیچ بڵێ، خۆنەکردانە لەسەر قەرەوێڵەکەی دانیشت. ئەو چرکەساتە لە هەستی ڕاستکۆلنیکۆفدا بە تەواوی لەو چرکەساتەیە کرد کە تەورەکەی لە بەرەزوانەکە کردەوە، لە پشت سەری پیرێژنەکەوە وەستا و هەستی کرد کە ئیتر نابێت چرکەیەک بە فیڕۆ بدا. سۆنیا کە زۆر ترسابوو لێی پرسی چیتە؟ ڕاستکۆڵنییکۆڤ توانای وەڵامدانەوەی نەبوو، هەرگیز ئەوەی بە بیردا نەئەهات مەبەستەکە بەم جۆرە ئاشکرا بکا، خۆیشی نەیەزانی ئێستا چی بەسەر دێ. سۆنیا بە هێوری لێی نزیککەوتەوە. لەسەر قەرەوێڵەکە لە پاڵیا دانیشت، بێوەی چاوی لێ بتروکێنێ چاوەڕوانی کرد، دڵی بە جۆرێک لێ دا لەوەدا بوو بتەقێ. بەرگە گرتنی ئەو حاڵەتە مەحاڵ بوو. ڕاسکۆلنیکۆف ڕووە هەڵبزڕکا و مردوو ئاساکەی لە سۆنیا کرد. لێوی بێ خۆ کرد. لارە کەوت و ئەیویست شتێک بڵێ. ترس تەواو دەستی بە سەر سۆنیا دا کێشا. لەسەرخۆ لێی تەکیەوە وتیەوە، تۆ چیتە؟ ڕاسکۆلنیکۆف وەک یەکێک وڕێنە بکات و ئاگای لە خۆی نەبێ کەوتە منە من وتی هیچ سۆنیا مەترسە هیچ نییە بەڕاستی هەروا بێ ئەگەر داوەریەکی ڕاستەقینە بکەین لە پرێکدا چاوی لە سۆنیا بڕیوتی باشە بۆ من تەنیا بۆ ئەوە هاتووم ئازاری تۆ بدەم بەڕاست بۆ من بەردەوام ئەم پرسیارە لە خۆمەکەم سۆنیا ڕەنگە پێش چارەکە سعاتێک و پرسیارەی لە خۆی کرد بێ بەڵام ئێستا ئەم قسانە لەو پەڕی بێ توانایی و بێ ئاگاییدا کە لەرزێکی بەردەوامیش تەواوی جەستەی داگرتبوو سۆنیا هاودەردی کرد و لێی ڕوانی پێیوت ئەم ئازارە چییە تۆ ئەچێژی ڕاستکۆنیکە وتی هەمووی بێمانایە ئەزانی سۆنیا لە ناکاوێکدا زەردەی هاتە زەردەخەنێکی کاڵ و بێتین کە یەک دوو چرکە ساتی خیان لەبیرتە دوێنێ شەو ئەمویست چیت پێ بڵێم سۆنیا بە نیگەرانیەوە چاوەڕێمە ڕاستکۆنییکۆڤتی یەو کاتەی ئەڕۆشتم وتم ڕەنگە ماڵ ئاوە یەکی هەتا هەتایت لێ بکەم وەلێ ئەگەر بێم بۆ ئێرە پێ دەڵێم چێلی زافێت ئای کوشتووە سۆنیا لە پڕا هەموو لەشی کەوتە لەرزین ڕاستکۆنییکۆڤتی باشە وا ئێستا هاتووم ئەوەت پێ بڵێم سۆنیا بەبێ ئارامی لەبەرخۆوتی کەواتە تۆ دوێنێ شەو بەڕاستی؟ بەڵام وەک لە پڕا هاتبێتەوە سەر خۆی بە پەلە پرسی تۆ لە کوێ زانی؟ هەناسەی بە زەحمە دەدا و ڕەنگی تا هات زیاتر هەڵە بزڕکە. ڕاستکۆنیکۆ وتیە زانم سۆنیا دەقیقەیەک بێدەنگ بوو پاشان بەترسەوە پرسی بۆ ئەو کەسیان گرتووە ڕاستکۆنیکۆ وتی نا نیان گرتووە دیسانەوە سۆنیا بە دەنگێکی زۆر کزەوە دوای کەمێک پرسی ئەی کەواتە تۆ چۆن ئەیزانیت ڕاستکۆنییکۆف ئاوری لێدای و جوان لێ ڕامە بە زەردەخەنە لاواز و کەچەکەی پێشوێوتی خەڵی بێنە مچڕکێک بە جستەی سۆنیا داگەڕا پاشان زەردەیەکی مناڵانەی هاتێوتی ئاخر تۆ بۆ تۆ بۆ ئەوەندە منە ترسێنیت ڕاسکۆڵنیکۆف کە هەر تەماشای دەم و چاوی سۆنیایە کرد و ئەدوت ناتوانێت چاوی لێ بتروکێنێ لەسەر قسەکانی ڕۆشتوتی دیارە من و ئەو کەسە زۆر هاوڕین ئەوەی من بیزانم ئەو نەیویست لیزاوێتا بکوژێ بەڕێکەوت لیزابێتای کوشت ئەو ئەویست تەنیا پیرێژنەکە بکوژێ ئەو کاتەی کە بە تەنیایە بەڵام لە پرێکدا لیزاڤێتا گەشت و ئەویشی کوشت داقیقەیەکی زۆر ترسناک تێپەڕی هەردووکیان لە یەکدی ڕاما بوون ڕاستکۆڵنییکۆف پرسیارێک لێکرد وەک لە قەڵایەکەوە خۆی فرێدا بێتە خوارێ و وابوو وتی ناتوانیت هەڵی بێنیت ئەو کەسە چێە سۆنیا بە دەنگێکی زۆر نزم لە بەرخۆتی نا ڕاسکۆلنیکۆف وتی، باشە، بڕوانە. ڕاسکۆلنیکۆف دوای قسەکان سەر لە نوێ هەستە کۆنینەکەی ئاشنای لە پڕێکدا ڕۆحی تەزان. لە سۆنیای ئەڕوانی، وەلێ لە پڕێکدا لە دەموچاوی سۆنیادا سیمای لیزاڤێتای بینیەوە. ئەو چرکەساتەی دەموچاوی لیزاڤێتا بە چاکی هاتەوە بیر، کە بە تەورەکەیەوە لێی نزیک کەوتەوە، ئەو لە ترسا خۆی پەنا دایە لای دیوارەکە و هەردوو دەستی بۆ پێشەوە درێژ کرد زۆر چاکی لە بیرە لە دەم و چاوی لیزاڤێتادا ترسێکی مناڵانەی بینی، وەک سیمای دەم و چاوی ئەو مناڵانەی لە پڕێکدا لە شتێک بترسن، بە ناڕەحەتیەوە لەو شتە ترسناکە بڕوانن و خۆیان بخەنە لاوە، دەستە بچووکەکانیان بۆ پێشەوە درێژ بکەن و لەوەدا بێت بگرین. تا ڕادەیەک ئێستا سۆنیا لە هەمان ئەو حاڵەتەدا بوو، بە هەمان بێتوانایی و ترس و لەرزەوە ماوەیەک لە ڕاسکۆلنیکۆڤ ڕامە، لە پڕە، دەستی چەپی بۆ پێشەوە درێژ کرد کەمێک پەنجەی بەسەر سنگی ڕاستکۆلنییکۆف داهێنا بەهێوری لەسەر تەختەکە هەستا وردە وردە لی دوورکەوتەوە و چاوی بە تیژی تێبڕی لە پرێکدا ترسەکەی سۆنیا لە ڕاستکۆلنییکۆفیش نیشت هەر هەمان ئەو ترسەی ئەو ڕاستکۆلنییکۆفیش لای خۆیەوە لە سۆنیا ڕاما تا ڕادێک هەمان زەردەخەنە مناڵانەکە بە دەم و چاوی ئەویشەوە دەرکەوت سەرنجام لە ژێر لێوە وتی هەڵت هێنا؟ سۆنیا وتی خوایە. ئەم وشەیە بە ئاهەیەکی ترسناکەوە لە سنگی سۆنیا هاتە دەرێ، کچەکە توانای لێبڕا، کەوتە سەر قەرەوێڵەکە و ڕووی لە سەرینەکەدا ون بوو، بەڵام دوای چرکەیەک بەپەلە هەستا و خێرا لە ڕاسکۆڵنیکۆڤ نزیک بۆوە، هەردوو دەستی گرت بە قامکە باریکەکانی وا کەوتە گوشینیان ئەدوت لە مەنگەنەدان. دیسان و بێ جوڵە وەک لە جێگاکەی دا بزمار کوت کرابێ لە دەموچاوی ڕاستکۆلنییکۆف ڕامایەوە، بەو ڕامانە پڕ لە نائومێدیەوە ئەیویست لە ئاواتێکی خۆی بگەڕێت و بیدۆزێتەوە، بەڵام هیچ ئاواتێکی بەدی نەکرد. هیچ گومانێک نا، هەر ئەوە بوو کە بۆی چووبوو. تەنانەت لە دواییدا کاتێک کە سۆنیا ئەو چرکەساتەی بیرەکەوتەوە، حاڵەتێکی سەیر و سەرسوڕهێنی تووشهات، چۆن یەکسەر لەوە گەشتبوو، کە ئیدی گومانی تیا نەماوە. ئەوێک نەیەتوانی بڵێ لەوە بەر هەستێکی لەو بابەتەی تێگەڕاوە، کەچی کە ڕاسکۆلنیکۆف ئەوەی پێ وت، لەپڕێکدا وای هاتە بەرچاو کە پێشتر ئەوە بە دڵیدا ختوورەی کردووە. ڕاسکۆلنیکۆف وەک بلاڵێتەوە وتی، بەسە سۆنیا، بەسە. ئازارم مەدە.